واشهد ان حبيبنا وشفيعنا محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وال ابراهيم في العالمين انك حميد مجيد اوصيكم عباد الله موسڵمانان ئامادەبووان لە هەر کوێ دەنگ و ڕەنگمان دەبین و دەبیستن خی پەروەردگار داوات لێ یەکەم لەم کات و ساتە پیرۆزەدا بە میهرەبانی خۆت خی پەروەردگار ئەو ڤایرۆس و بەڵایە لە کۆڵ مسلمانان بکەیتەوە هەڵیگری و لای بێ یا ڕبەلعالمین شیفای نەخۆشەکان بدەی لە مردووەکان خۆش ببی ئامین یا رب العالمین بەڕێزان ئێمە لە مانگی لەدایک بوونی سەروەری پێغەمبەران و جیهانیان داین خۆشەویست و نوری چاومان محەممەد المستەفا صلی الله عليه وسلم لە هەموو کاتێکا ئێمە ئەبێ یادی پێغەمەر بکەین صلی الله علیه وسلم فێری ژیانی ببین مافەکانی بەسەرمانەوە جێبەجێ بکەین نەک لە کاتێکا کەوا کەسێک یا لایەنێک یا وڵاتێک قسەیەک ئەکات یا غەڵەتێ ئەکا بەرامبەر بە ئیسلام بەرامبەر بە پێغەمەر بەرامبەر بە قورآن ئێمە گڕمان تێبەر ببێ و دوای ئەوە دا بمرینەوە تا یەکێکی تر بێعەدەبیەکی تر ئەکا ئەوە سروشتی مسلمان نییە مسلمان ئەبێ دائیم لەسەر خەتا بێ پێغەمەری خوا دائیمە صلی الله عليه وسلم ئەبێ لەگەڵ یابی خوای پەروەردگار ئەبێ بە هەناسە و چاوتروکاندن غافڵ نەبی لێی ئەبێ پشتیوانی قورآانەکەت و دینەکەت و ئیسلامەکەت بکەی بۆ ئەوەی کەوا گرەوەکە ببیتەوە و شەیتان گۆڵت لێ نەکا بەڕێزان پێغەمەری خواسە لە الله عليه وسلم کۆمەڵێ مافی هەیە بەسەر من و تۆوە ئەی مسلمان ئاگاد لێبێ ئەبێ جێبەجێیان بکەی یەک بە یەک نابێ واز لە یەکێکیان بێنی یەکەمینیان بریتە لەوەی باوەڕی پێ بهێنین ئامین و باللهی و ڕەسوولی خوا فەرمێ ئیمان بێنن بە من و بە پێغەمەرەکەم کەواتە واجبە لەسەر هەموو ئینسانێ ناڵێم هەموو مسلمانێ لەسەر هەموو ئینسانێ واجبە باوەڕکا بە محەممەد المستەفا کە پێغەمەری خوایە و خاتەمی پێغەمەرانە دووهەم واجبە لەسەرمان خۆشمان بوێت لە هەموو کەسێ لە هەموو شتێ تەنانەت لە خۆیشم لە خۆیشت زیاتر خۆشت گەرەک بێ بۆی ببی بە خاوەنی ئیمان ئەگینا نابی بە خاوەن ئیمان ئەگەر پێغەممەرت سەل الله عليه وسلم لە هەموو شتێک لە هەموو کەسێکت خۆشتر نەگەرەک بێ ئەوە قسەی من نییە ئەو مناقەشەیە چوە بە بینی پێغەمەری خوا حەزرەتی عومەرە سێم ئەبێ پشتیوانی دۆستەکانی بکەین و دوژمنایەتی دوژمنەکانیشان بکەین هەر کەسێ پێغەمەری خۆشگەرەک بێ پشتیوانی لە پێغەمبەر بکە واجبە لەسەر و پشتیوانی بی با مەزهەب و مەشرەبیشتان بە یەکۆ نەخوا هەر کەسێکیش دوژمنایەتی پێغەمبەری خوا بکە ئەبێ دوژمنایەتی بکەی با خزمیش و بێ با نزیکیش و بێ با مەسلحەتێکیشی هەبێ بۆ تۆ ئەبێ دوژمنایەتی بکەی ئەگینا ئیمانی تەواو نابێ چوارەم، سڵاواتی بەردەوام لە سەردانی و سەلام لێکردنی خوا فەرمێ یا ئەیوە الذین ئامنو صلوا علیه وسلموا تسلیما خوا و مەلایکەتەکان بەردەوام سڵاوات دەدەن لەسەر پێغەمەری خوا ئەڵێ ئێوەش ئیمانداران سەڵاواتی لەسەر بدەن و سەلامی لێ بکەن چەند مویممە تۆی بەڕێز گوێ بۆ پێغەمبەر بگری ئەڵێ یەکێک سەڵاواتێکم لەسەر بدا خوا دە سەڵاوات دەدا لەسەر و کەسە لە باتی منە ئەڵێ سەلامم لێ بکەن خوا مەلایکەی داناوە سەلامەکانی ئێوە ئەگەێنن بە من خاڵی پێنجەم شوێن پێی هەڵبگرین و بیکەین بە پێشەنگ و قودوەی خۆمان کێ قائیدمانە پێغەمبەر کێ پێشەوا و مامۆستامانە پێغەمبەر کێ ڕزگارکەرمانە پێغەمبەر ئێوە بە چاوی خۆتان ئەبینن ئەوەی ئیدیعای ڕزگاری و پێشەنگی و سەرۆکی و گەورەیەکەن لەم دنیایەدا هەر لە کوردستان و فەلەستین و هەر لە تەواوی دنیا بیگرە هەمووی سەری لە خشە و لە فشەوە دەرەچێ بەس یەک پێشەنگ و پێشەوا هەیە لە دوای وە بڕۆ و لا نەدەی لە ڕێگاکەی کە ڕسول وڵایە سەل الله عليه وسلم شەشەم ڕێزی بگرین شکۆی بەرز ڕابگرین بە ڕێزەوە ناوی ببەین لا تجعلوا دعاء الرسول كدعاء بعضكم لبعض وەک خۆتان یەکتری بانگەکەن ئاوا بانگی پێغەمبەر نەکەن ئاوا ناوی پێغەمبەر نەبەن صلی الله عليه وسلم بە زیندوی وتوانە یا رسول الله یا نبی الله بەڵام نەفام و بێدینەکان یان و محەممەد لە دوورە بایان نەکرد هۆ محەممەد خی گەورە فەرمی ئەوانەی لە دوورەوە بانگتەکەنەوە نە عقلیان نییە وریا بە ئاگاو لێبێ حەوتەم دڵسۆز بین بە پەیامەکەی خەمخۆر بین بۆ پەیامەکەی دینەکەی بگەێنین سنەتەکانی بگەێنین جێبەجێی بکەین عیبمان لێ نەیەن لەوانەیە لە شوێنێکا گاڵتەت پێ بکەن بڵێ بەدەستی ڕاست بخۆ قاچی ڕاستی پێشخە بڵێ سێدانە یا سێ جار ئاوەکە بە سێ قوم بخۆ سێ دنک خورما بخۆ لەوانەیە گاڵتەت لێ بکەن بڵێن ئەمە تۆ خەریکی چیت بەس ئەوە سونەتی پێغەمبەری خوایە صلی الله علیه وسلم خاو خێزان و نەوەکانی و یارانیمان دەبێ خۆش بێ واجبە لەسەرمان ئەسحابی پێغەمبەرمان خۆش گەرەک بێ ئەسحاب کێیە هەر کەس پێغەمەری بینی بێ و ئیمانی پێهێنا بێ و لەسەر ئیمان مرد بێ ئەوە سحابەی پێغەمەرە ئەبێ هەموویانمان خۆش گەرەک بێ خێزانەکانی پێغەمبەر بەبێ جیاوازی هەموو هاوسەرەکانی ئەبێ خۆشمان گەرەکن هەمویان دایکمانن نەوەکانی کچەزاکانی هەمویان ئەبێ خۆشمان گەرەک بن ئەگینا ئێمە ئازیەتی پێغەمبەرە دەین و ئیمانمان تەواو نابێ خاڵی نۆیەم ئەبێ پێغەمبەرمان بە داوەر و حاکم قبوڵ بێ بۆ ئەوەی حەلی کێشەکانی خۆمانی پێ بکەین فەلا وەڕەبیکە لا یؤمنون سوێن بە پەروەردگارت ئەی پێغەمبەرەکەم ئەو خەڵکە ئیمان دەرنابن هەتا تۆ ئەکەن بە حەکەم لە بینیانە هەر بڕیارێکدا پێی ڕازی بن و لە ناخیشیانە شتێ نەمێنێتەوە ڕاڕاییەک بڵێن بۆ ئەم شەرعەوای کرد خاڵی دەیەم لە کەس قبوڵ نەکەین سوکایەتی پێ بکات ئەوە واجبە لەسەرمان ئەرکی سەرشانمانە لە کەس قبول نەکەین سوکایەتی بە پێغەمەری خوا بکە نزیک بێ یا دوور بێ بەڕێزان ئەتان گێڕمەوە بۆ سەردەمی پێغەمەری خوا بانگیان کە بۆ لای خوا با ئیمانت پێ بێنن ئەویش ئەڕواتە سەر تەپۆڵکەی سەفا ها سەفا و مەروە خۆزان سەفا ئەوەی سە بەردەکان هەرماوە هێشتا ئەوەی چۆ بۆ عەمرە حەجەزانێ ئەو وەختەوە کوێسە نەبووە شاخ بووە ئەچێتە سەر تەپۆڵکەی سەفا گردی سەفا شاخی سەفا هاوارەکە هۆ قڕیش بەنی عەبدولمەناف بەنی عەبدولموتەلیب بەنی فڵان بەنی فڵان خەڵک ئەڵێن ئەوە کێ بانگەکە ئەڵێن وەڵا محەممەدە ئەڵێن با بڕێم بزانین چیەوە بانگەکە هەموو خەڵکی مەکە ئەوەی بانی کردوون هەموو تایفەکانیان لە بەردەمی ئاوەسن ئەڵێ ئەگەر پێتان بڵێم ئێستا لەو دیو ئەو شاخەوە لەشکرێک بەڕێوەیە ئەیەوێ بدا بە سەرتان ئە باوەڕم پێەکەن ئەڵێن بەڵێ باوەڕت پێەکەین تا ئیستا درۆمان لێ نەبیستوی جا گوێ بگرن ئەڵێ دەی من پێغەممەری خوام هاتوو بانگتان کەم بۆ ئیمان بەخوا بێنن شوێنی بەرنمەکەی بکەون من بە پێغەمەر بزانن بۆی لە دنیا و لە قیامەتە ڕزگارتان بێ نزیکترین کەسی عەبدولعوزا کوڕی عەبدولمطەلب ئەبو لەهەب ئەڵێ تەبەن لەکە ئەلی هادا جەماعتەنا دەک خوا لە ناوت با بۆ ئەمە کۆت کردوینەتەوە ئەم قسەیەمان بۆ بکەی تەبعەن تۆ لە ناو خەڵکێکا مامەت قسەی ناشیرین و پێ بڵێ و لەبەر خوایش داوای پارەی لێ نەکردووە داوایەوە نەکرد شەڕ عەشرەتی بۆ بکە وتوتە بەس بڵێن لا ئیلاهە ئیلا اللە ئاوا لەنا ئەو خەڵکا وا بوشکێنێ زۆر دڵی ئێشی پێگەی هاتە خوارەوە هاتەوە بۆ ماڵەوە بێتاقەت نەبی طبعا ئیتر ئەمە مۆرە دراوە لە ئەبوو لەهەب و ژنەکەی بەس زۆر عەجیبە خەڵکینە ئەمە یەکەم مانگ و یەکەم ساڵی هاتنی قورئانە بیست و سێ ساڵ قورئان یەت باشە ئەم ئەبوو لەهەبە بی عەقڵە و ئەم ژنەی بۆ بە گاڵتەوە نەیان و باشایەتمان بێنین محەممەد بخەینەوە بە درۆ قورئان بخەینەوە بە درۆ ئەزان بۆچی؟ چونکە کەسێ تە بەدێ دای ناردووە ئەزانێ مەعدەنی ئەبوو لە هەب چیە و دڵی ئەبوو لە هەب چیە هەر نەیوت و نەیوت و نەیوت بەڵێ بە ڕێزان هەر کەس گاڵتە بە پێغەمەر بکە حەفتا قیامی ساعە لە دنیا ڕسوا و خەجاڵەت لە قیامەتیشە عەزابی سەخت بەشێتی مێژوو هەروا بووە ابن عباس ئەو حەدیسەمان بۆ گرتو کە بە کوردی بۆم باسکردن ئەفەرمێ کاتێ ئەم ئاەتا هاتە خوارە و ئەنذیر عشیرەتەکە لە ئەقرەبین پێغەمەری خوا دەرچوو چووە سەر سەفا هاواری کرد یا سەباحا ئەڕەئەیتکم لەو ئەخبەرتکم ئەنە خەیرەن تەخرج بسەفی هذه الجبل ئەکنتم مصدقیە باوەڕم پێکەن بڵێم لەشکری هات ئەڵێن بەڵێ درۆمان لێ نەبیستوی ئەوە بوو ئەبوو لە هەب ئەوەی پێوت و ئەوانە جا ئێستا من ئەمەوێ بتان بم بۆ لای ڕووداوەکە ئەبوو لە هەب چی بەسەریە رافع مەولای پێغەمەری خوایە خادمی پێغەمەری خوایە ئازادکراوی پێغەمەری خوایە عەبدی عەباسی مامی بووە ئەفەرمێ من مناڵی مناڵێک بووم لای عەباس کوڕی عەبدولمطەلیب مسلمانیش بوو بووم ئەم الفەضل کە ژنی عەباسە مامۆ ژنی پێغەمبەر ئەویش مسلمان بوو بوو عباسیش مسلمان بوو بوو وەکان یەکتم و ئیسلامە و مەخافەتە قەومی بەڵام ئیعلانی نەکرد بوو لەبەر قەومەکەی عباس ئەبو لەهەب لە جەنگی بەدر دواکەوت تەبان یەکەم شەڕ کاتێک کە پێغەمەری خوا ڕۆشت بۆ مەدینە دوای سیانزە ساڵ لەوێ بوو یەکەم جەنگ لە بەینی پێغەمبەری خوا و قورەیشا ڕوویا جەنگی بەدر بوو لە ساڵی دووەمی هیجرەتە ئەبوو لەهەب نەچوو بۆ ئەم شەڕە تر نازانم خەوی بینی بوو هەر بە جدی ئەڵێم یعنی ئەو قسەیە نازانم نەچوو بۆ نەڕۆشت نازانم بەڵام ئەزان چی کرد پیاوێک کە ناوی عاسی کوڕی هیشام بوو ئەبوو لەهەب پارەیەکی زۆری لە لای بوو قەرزاری ئەبوو لەهەب بوو وتی وەرە عاس بڕۆ لە باتی منا بۆ جەنگی بەدر هەموو ئەو پارەی لە لاتە ئازاد بووە هیچی لێ ناسێنم ناردی بۆ شەڕەکە و ئەو ڕۆی لە باتی ئەمە ئینجا ڕافع ئەڵێ من کەسێکی زەعیف بووم گڵاس و پەرداخم چاگە کرد لای بیری زەمزەمە تەوان تایفی عەبدولمطەلیب عەباس و ئەوانە ئاویان داوە بەدەم حاجیەکانەوە سقایەت الحاج ئەڵێ منیش نەحتم ئەکرد یعنی لە دار یا لە شتێک پەرداخم داتاشی و لای بیری زەمزەما بووم هینیش لەوێ بووە ئوم الفەزلیش لەوێ بووە یعنی خێزانەکەی عەباسیش لەوێ بووە ئەبوو لەهەب هات هات خۆی ڕاکێشا و خۆی بادا هەتا دانیشت لە حجرەی ئاوی لە حجرەکە لای ئاوی زەمزەمە من و ئەم الفەضلیش دانیشت بووین اینجا دوای ئەوە پشتی نا بە پشتی منەوە ئەبوو لەهەب ئەم ڕافی ئەڵێ ئەڵێ ئەبوو سفیانی کوڕی حارسیش لەوە تێپەڕی ئەبو لەهەب بانگی کرد وتی وەرە ئامۆزا وەرە هات بۆ لای و ئینجا دانیشتن بە یەکەوە خەڵک هاتن لە دەوریان کۆبوونەوە ئەبو لەهەب وتی بە ئەبو سفیان وتی ئەرێ تۆ بزانی دەنگ و باس چییە بەدر چی ڕوویاوە چی ڕووی نەداوە چی بووە ئەویش وتی وەڵا چی بڵێم حەج ئێمە ڕشتین بە گژیانە کوشتینیان بە ئارزوی خۆیان ئەسیریان کردین بە ئارزوی خۆیان مسلمانەکان سێ سەد و چواردە کەس بۆ هەزار کەس ئەڵێ هەتا توانیان لێیان کوشتین هەتا توانیان لێیان گرتین باقیەکەیشمان هەڵاتین و تەواو ئەمە خەبەر بۆ ئەبوو لەهە بەگێڕێتەوە وتی واللهی لۆمەی خەڵکی ناکەم ئەبوو سفیان وتی وتی بۆ وتی ئەبوو لە بەعزێ خەڵکی سپیم ئەبینی سپی شتێکی سپی بەسەریانەوە بوو سوار بوون کەس بەرگەی نەیەگرتن کەس بەم دەست و بەو دەست ئەیاندا لە خەڵکەکە ئەم ڕافیعە ئەم کوڕەکەی ماڵی عەباس پشتی بە پشتی ئەبو لەهەبەوەیە ئەڵێ وتم وەڵای ئەوانە مەلایکە بوون لەپڕ ئەقیڕێنێ ئەڵێ وەڵا ئەوانە مەلایکە بوون کە تۆ باسیانەکەی ئەڵێ ئەبوو لەهەب کە لای کردەوەی یەک دانە شەپڵاخی کێشا بە ناو دەما دەم پڕ بوو لە خوێن ئەڵێ منیش تووڕەم کرد وتم دەوەڵا ئەوانە مەلایکەتی خوا بوون ئەڵێ ئەبوو لاب هار هەڵسا بەرزی کردمەوە ئاوا و کوتامی بە عەرزا زەعیف بووە مناڵێک بووە ئەڵێ ئوم الفەضل ژنەکەی عەباس خوایان لێ ڕازی بێ دارێکی هێنا حتا توانی کێشای بەسەری ئەبوو لەهەبە وتی ئەوە گەورەکەی لێرە نییە بۆیە ئەوەنە پیاوێکی ئازای ئاواکەی لەو مناڵە ئەڵێ سەری لەت بوو سەری شکا خوێ ناتە خوارەوە ڕافع ئەڵێ سوێن بەخوا هەفتەیەکی نەبر تووشی دەردی عەدەسە بوو عەدەسە لە تاعون پیسترە وەکو گولی گەڕۆڵی وەکو تاعون ئاوای ئەڵێ نقطەیە دروستە بێ و ئیتر ئەبێ بە چاڵ و گۆشتەکە ئەخوا ئەڵێ ئەبوو لاب تووشی ئەو دەردە بوو بەڵام بەر لەمە ئا لێرە لە بیرتان نەچێ گەیشتمە ئێرە سەری ئەبوو لەهەبی شکان ئەبوو لەهەب سێ کوڕی هەبووە عتبە و عتەیبە و متعب لەگەڵ یەک کچا کچەکەیشی ناوی دوڕە یا سوبەیعە بووە دوو لە کوڕەکانی ئەبوو لەهەب زاوای پێغەمبەرن یەکی کچێکی پێغەمبەریان لەلایە ڕقێ و مولکەلسوم هەر یەکی ژنی کوڕێکی ئەبوو لەهەبن کوڕێکیشی کوڕێکی ئەبوو لەهەب کاتێ ئەمە ڕوئەدا کە ئەم کێشمەکێش و بانگەواز و جواب نادەن و ئەوانە و تەبەدیە داویەتە خوار و ئەمانە باوکی ئەینێرێ بۆ کاروانی بۆ شام ئەبوو لەهەب ئەینێرێ لەگەڵ قافڵاڵێ بڕۆ بۆ شام ئەڵێ وەڵایی ناڕۆم هەر لە ڕێوە بۆ بۆ کاروان ئەڵێ ئەی ئەڵێ وەڵایی ئەوێ بڕۆم حەتا خوا حەقی یاومەتی ئازاری محەممەد بدەم حەتا خوا دەسەڵاتی یاومەتی ئازاری محەممەد بدەم ئەچێ عەزێتی پێغەمەری خوادا قسەی زۆر ناشیرینی پێڵێ مەعزەرەتم هەیە یەک تفەک هاتە ناوچاوی پێغەمبەری خوا بەس تفەکە نایگاتێ بەس ڕووبەڕووی تفەکەیەکە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم ئەفەرمێ گوێ بگن لەو دوعایە ئەڵێ خوایە داوات لێ یەکەم سەگێ لە سەگەکانی خۆتی تێبەردەی اللهم صلت عليك كلبا من كلابك دوعایەک بوو کردی پێغەمەری خوا متعب ڕۆی چوو بۆ سەفەر تەبەن گەڕیاوە بۆ ماڵەوە ئەبوو لە هەبتی هان ڕۆڵ ئەوە چی وتی وەڵا ئەومە کرد بە محەممەد وتی ئەی وتی چی وەڵا وتی دوعای لێ کردم وتی بەخوا ئەم کوڕم بە سەلامەتی دەرناچێت جا بێدین زۆر ئەترسێ لە دوعا ئاگاتان لێرە بێ ئەوەی بێدینە دوعای لێ بکەن زۆرە ترسێ وتی وتی قڕیش هەموو ئەوانەی چون بۆ کاروانەکە چل پیاو بوون پەنجا بوون وتی تکاتان لەکەم لەم سەفەرا یارمەتیم بدەن وتیان چیە وتی دەوری ئەم کوڕم بدەن من ئەزانم دوعاکەی محەممەد گیرادن وتیان باشە وعد بێ ئەڵێ کە ڕۆشتن لەو شوێنەی لایاندا کاروان لایدا هەرچی هۆڕ و بار و گونێیان پێ بوو هەمویان کەڵک کرد بە سەرێک وەکو گردێکی لێهاو وتیان بە کوڕەکەی ئەبوو لەب تۆ بچۆرە سەری خۆیشان بە چوار دەوریا بوون ئەڵێ بە بەرچاویان و شێری هاو بۆنی کرد بەمیانەوە بۆنی کرد بەویانە بۆنی کرد بەمیان و حتا ئەخیر دوای چوە سەرۆ یەک لوتی لیا و تەختی کرد و کوشتی ئیستا ئەمە جار جارێک ئەم ئەمریکا و ئەمریکا بە درۆ ئەڵێن پشتیوانی گەلی کوردین لێرەوە فیزی پێوەکەین خەریکە ئەفرین ئەمریکامان لە پشتە فەرەنسامان لە پشتە دوای سەری لە فشەوە دەرەچێت ئێ خۆ ئەمریک خۆ خوا نەعوزبی لە ئەم غەربە نییە خوا بە پێغەمەرە فەرمێ من من لەسەری تۆ ئێمە جواب ئەوە یەکێکیان تەواو بوو کوڕەکانی ئەوە ئەوە چەند ئازاری پێغەمبەر ئەوە وتی یاخوا خوا لە ناوت دا ئەمە یەک ئەوە کوڕەکەی عەزێتی دا ئەوە دوو تفی تێکرد ئەوە سێ ئەوە کچەکانی تەلاق دا ئەوە چوار زۆری بە پێغەمبەری خوا کرد باشە ئەبوو لەهەب تووشی دەردەکە بوو ئەو دەردەی کە عەرزم کردن وەک تاعون وایە بڵاوەکە هەموو گیانی داڕزا بە تاق و تەنها لە ماڵێکا بوو نە کوڕ نە ژن نە کچ نەچوون بەلایە مرد بەو دەردە مرد سێ ڕۆژی ڕێک لەوێ بوو بۆگەنی کرد نزیکی نەبوونە کوڕەکانی پیاوی هاوتی ڕۆڵە حەیاتانە چی ئێوتیان چی بکەین مامە ئەوە دەردێکە بڵاوە ئەکا تا ئەوتە لە تاون خراپترە وتی وەرن لەگەڵ منا چون لەگەڵیا ئەڵێ چاڵێکیان هەڵکەن لە پاڵ جەنازەکەیە چاڵێکیان هەڵکەن بە بێڵ و بە زەمن و بەچی و بەچی چاڵێکیان هەڵکەن دوو ئەمانە اینجا دوو داریان هێنا وەکو دار چەردار ئاوا بە دارەکە پاڵیان پێوە ناو تریان کردو ناو چاڵەکە تا ئێرەش باشە ئەی چی لێ بکەن ئینجا دایانە بەر بەرد ڕەجمیان کرد بە بەرد دایان پۆشتی دایانە بەر بەرد بە بەرد دایان پۆشتی قەبرەکەی باوکیان ئەو کوڕانەی ئەبولاب و خەڵکەکە لەگەڵیان یارمەتیدان بەردبارانیان کرد بە بەرد قەبرەکەیان داپۆشی خەمتان نەبێ خەمتان نەبێ چەند ئەو قسە خۆش بوو ئەو پیاوە بچکۆلانەی ڕەفیقی من لە باریکە ئەیکرد مامە قولەی کەوڵۆسی ئەی ئەی کاکە مەلا بەخوا من ناترسم لە عەزابی قەبر ئەم بۆ ئەی پێغەمبەرەکەمان زۆر دەم ڕاستە پێغەمبەرەکەمان زۆر دەم ڕاستە بەخوا ڕاستەکە زۆر دەم ڕاستە دایک و باوکم خۆم و مناڵەکانم بە قوربانی بین اللهم صل على سيدنا محمد وعلی آل سیدنا محمد کما صلیت علی ابراهیم وعلی آل ابراهیم وبارک علی محمد وعلی آل محمد کما بارکت علی ابراهیم وآل ابراهیم فی العالمین انک حمید مجید بەڕێزان ئەمە تاریخ ئەی ئەوەی ئەمڕۆ ئەی ئەوەی ئەمڕۆ ئەیەوێ سوکایەتی بە پێغەمەری خوا بکە کوردی بێ عەرەبی بێ ئەوروپی بێ ڕووسی بێ لە هەر کوێ بێ هەر معتەقەدێکی بێ عەلمانی بێ ڕاز بێ چەپ بێ هەر معتەقەدێکی بێ ئەوەی گاڵتە بەو پێغەمەرە بکە وریابن وریابن خوا لە کەسی قبول ناکە بەڵام واجبی سەرشانتە ئەبێ لەسەر ئەو پێغەمەرە بێیتە دەنگ جا تا ئێوارە تۆ ڕوو بکەرە بەهەشت لە ناو سیارەکە دانیشتە ڕوو بە باشت ئەو سایقە و بۆ جەهەنمی لێ خوڕێ ناڕووی لەگەڵ یا بەخوا خش دەکاتەوە ناوی جەهەنم ئیتر وریا بە نەمزانی نییە مەلاتاری بامۆکیە و بە کوردی پەتی شارەزووریانە بۆی ڕوون کردویتەتەوە لە ڕۆژی قیامەتا بینە قاقەوە گرن ئەڵێ بۆی باز نەکردی ئەی بۆازین ئاخر معاشەکەی ئاخر خزمەتمان هەیە ئاخر من کوڕی شەهیدم ئاخر ئاخر ئەی پێغەمەر ئەی ئیسلام ئەی قورئان ئەی حەیا ئەی شەرەف ئەی کەرامەت ئەی حورمەت ئەمانە قەینا مهم ئەوەیە ئەو برسی نەبێ ئەو تینوی نەبێ ئەو پارەیەکی مۆڵ وەرگرێەوە وەریگرێت دەهۆڵێکی شەڕیان خستۆتە کار دەنگی مانگڕێک ئەڕوا لێدەن هەردوولا زۆری تریش هەیە لە کەنار و حەزی لێکا بەڵام پسکە پسکێتی پیاو نییە سفت و سەریع بڵێ منیش حەزم لەو شەڕەیە وریا بن باسی کوردایەتی نییە بیخەنە تورەکەیەک و دەمی ببەسن باسی نیشتمان پەروەرێتی بخەنە تورەکەیەک و دەمی ببەسن تەواو بوو بە چاوی خۆتان بینیتان تەواو بوو شەڕ شەڕی کورسیە شەڕ شەڕی حیزبە شەڕ شەڕی ئینسانە شەڕ شەڕی فڵان و فیسارە ئەوڵێ من گەورەم ئەوژەڵێ من گەورەم ئەوڵێ ئەمە زوو دەسمان پێکردەوەڵێ مە زوو دەسمان پێکردووە ئەم بەرپرسانەی کورد ئاخر گلەیەم لێەکەن ئەڵێن تۆ بۆچی ئەپێچیتە ئێمە ئاخر چۆن تێتان نەپێچم میلەتی کورد ئەو خەریکە کوتێکی ئەڕوا ئەوە دووسەد دکتۆرمان مردووە هەر دوێنێ هەشت مەلا لە کوردستانە مردووە سێ لێرە و پێنج لە ڕۆژهەڵات لە کرماشان و سنە و جوانڕۆ هەشت مەلای گەورە مردوون وەکو مامۆستا مەلا کەریمی دیارەیەکیان مەلا ئەحمەی عەلیپەکان لە باوەنور ڕەحمەتی خوای لێبێ خەڵک چووبوون بۆ بەغا بەلای مامۆستا مەلا عەبدولکەریمی مدەڕیس وتی خەڵکی کوێ وتی خەڵکی باوەنورم وتی مەلا ئەحمە لەوێ بۆ هاتووی بەلای من پیاوی ئاوامان لێ بردووە دوێنێ ئەوەنە عالم بوو ئەم هەموو خەڵکە ئەمرێ قەیناکە ئەو هەموو پێشمەرگە و ژن و شەهید و ئەنفالە ئەڕۆن قەیناکە بەڵام خۆیان هەڵامەتەگرن ئەچن بۆ خارج دانیان یەشێچن بۆ خارج ئەوە پارێزگارەکەیان نەخۆش کەوتووە بە تارە فراندیان بۆ تورکیا لەوە بۆ ئەڵمانیا لەوەشە لەوە چێبیبن بۆ ئاسمان نازانم ناشناڵ هۆسپیتاڵ و چی ئەکەن بە هەرا و بەرزیەکەن و لێم تەلەفزیۆنە تەلەفزیۆنە قەڵبەکانیش دیعای بۆکەن کورە عای بە عای مبارەکی ڕئیسی میسر سی و پێنج ساڵ سەرۆکی میسر بوو سی و پێنج ساڵ حسنی مبارەک کە گەڕ بوو نەخۆش کەوت بردبیان بۆ ئەڵمانیا لە خەسەخانە لە ژوورێکا بوو ژنێک لەو لایۆ بوو ژنێک لەو ژوورا بوو حسنی مبارەکی تیا بوو کاکە حیمای هاتبوون و چوو بوون و ئەم لاولایان کرد وتی ئەوە چییە ئەو خارە باوخە وتیانەوە حیمای ئەو پیاوە کێ وتی ئەوە ڕئیسی گەورەترین وڵاتی عەرەبیە میسر تی چەند ساڵە ڕئیسە وتی سی و پێنج ساڵ وتی عەمری نەمێنێ هەر ئاوا پێ وتی عەمری نەمێنێ سی و پێنج ساڵە ڕئیسە نەیتوانێ خەستەخانە و دکتۆرێ پیاکە خۆی تەداوی کاتەوە بەلای من منیش دەڵێم عەمریان نەمێنێ نەیانتوانی خەسەخانە و دکتۆرێ پەیاکەن خۆیانی تا عیلاج بکەن ئاخر ئەمە ئەگەر ناحەقە خوایە بمگری ئەمە ئەگەر ئەم قسەی منە ناحەقە خوایە بمگری بەس منەی دەم بەگوێ ئەم گەلا بۆی هۆشیار بێتەوە دەی بە ئێوە ژەڵێن مەسوولەکان یەکێتی و پارتی و گۆڕان ئیسلامیەکان شوعی حەسک نەوەی نوێ نازانم فلان فیسار پەکەکە بە ئێوەش دەڵێم دەی ئێوە کارێ بکەن من خەجاڵت کەن من بخەنەوە بە درۆوە ئێوە لەگەڵ میلەتان ڕاست بکەن ئێوە خزمەتی میلەت بکەن ئێوە خەستەخانەکانتان خۆتان باوەڕتان پێی بێ مەڕۆن بۆ خارج ئێوە یارمەتی هەژاران بن ئەو کاتە من ڕسوا ئەبم ئەو کاتە مۆرە دەم لە دەمم خەجاڵەتە بم جارەتی بێمە سەرم مینبەرە بەس تۆ وێرانیەکەی و گەرەک تەکەس قسە نەکا دەی بەخوا هەتا ئەمرم هەر ئەبێم قسانە بکەم جا دوعا بکەن خوا زوو لە ناوم بەرێ و بمکوژێ بۆی نەجاتان بێ کورە نەخۆی نەجات و بێ ئیسلام نەزۆک نییە بەخوا ئیسلام مەلای وا بەڕێوەیە من بە پێڵاوەکانی نابم بی ساڵیشی تەواو نەکردووە هەموو قورانی لەبەرە صحاحی لەبەرە لەبەرەوە ئیسلام چاری ناکرێت زۆران لەگەڵ ئیسلاما مەگرن لەگەڵ شاخی قەندیل و هەورامان و لەگەڵ شاهۆ و لەگەڵ ئێڤرستا زۆران بگرن بەس لەگەڵ ئیسلام و لەگەڵ پێغەمبەرا زۆران مەگرن نایبەنەوە خوا لە گوناهی من ئێوەش خۆش بێ خوا ڕحم بە هەموو لایەکمان کا خوای گیان شیفامان بدەی خوای لە مردوەکانمان خۆش بی خوای ئەو ماڵانەی کێشەیانێ ئەو کەسانەی گرفتیانێ چارەسەریان بکەی خوایە فریامان بکەوی خوایە بەها نامانەوە بێی خوایە لەسەرمان بیتە جواب یا رب العالمین بەڕێزان نەخۆشەکە زۆر تەشەنەی کردووە سێ ڕۆژە لە هەڵەبجا دیکەی دوانزە کەس مردووە ئێوەش گاڵتەتان لێ نەدەمامگە بەستن نە خۆتان ئەپارێزن بەخوا وا بڕوا دکتۆرەکان ڕاکەن بڕۆن بەلای دکتۆرەکان لە خەسەخانەی کیماباران و وەفا بزان ئەڵن چی باب بیکەن بە خاتری خوا بەخوا ئەگەر ئاوا بێ من ئەم جمعات و جمعە ناکەم بەر لە جمعە لەوانەیە پێنجشەممە بانگەواز کەم بڵێ منی تر جمعە ناکەم بۆچی بە بۆنەی من و بە بۆنەی مزگەوتەکەی من و خەڵک توش بێ